ئایا ئەمانەی کە سوێندیان پێ خورا شایستەی سوێندپێ خواردن نین لای تێگەیشتوو؟ الم تر کیف فعل ربک بعاد. ئایا نابینی کە پەروەردگاری تۆ چی کرد بە گەلی عاد؟ ارم ذات العماد التی لم یخلق مثلها فی البلاد. ئیرەم خاوەنی پایە و دەسەڵات. بە ڕەزامەندی و لێڕازی بوون، ئینجا بچۆرە ناو بەندە چاکەکانی من و بچۆرە ناو بەهەشتی منەوە.